شەوی 1993. چیرۆکی سکاڵای بازرگانان لە مارف لای پاشا. شەهرەزاد و تیکەسەری پاشای خۆم نەیەشێنم ئێوارەی ئەو ڕۆژە عەلی بانگهێشتی کردە ماڵی خۆیان هەموو بازرگانانی شاتن مارفی لای سەرەوەی کۆمەڵەکەوە دانا سەری زمان و بنی زمانی مارف باسی پارە و سامان و کوتاڵ بوو هەر جۆرە قماشێکیان باسە کرد ئەو خێرا ئەیوت زۆریشم لەو جۆر هەیە ڕۆژی دواتر چوە بازار و پارەی لە بازرگانانی تر وەرەگرت و لەوێدای بەخشیەوە بەسەر هەژاراندا بیز ڕۆژی ڕەبق مارف ئەمە پیشەی بوو هەر پارەی لەم بازرگان و ئەو بازرگان وەرەگرت و ئەی بەخشیەوە بەسەر سوالکەراندا تاکو کۆی قەرزەکانی گەیشتە 600 هزار دینار خەڵکەکە ترسیان لێ نیشت و کەوت ناگومان لە مارف و کاروان و بارەکانی هەر نەگەیشت چوونە لای علی میسری بازرگان و پرسیان قوربان کاروان و بارەکەی مارف هەر نەگەیشت ئێش پێیوتن پەلەمەکەن هەر ئەگات و بەم نزیکانەش مارفی پینەچی بان کرد لە لای خۆی وتی مارف ئیدی بەسە هێندەی پارەی خەڵکەکە مەبەخشەوە بەسەر هەژاراندا ئەزانیت ئەوان هزار دیناریان لای تۆیە ئاخر چۆن ئەو بڕە پارێ ئەدەیتەوە تۆ یەک ڕی نفرۆشتنیش ناکەی مارفیش تووڕە بووتی هزار دینار چییە؟ با کاروانەکەم بگاتە دەستم پاریان ئەوێت ئەندەمەوە کوتالیان ئەوێ ئەندەمەوە علی میسری تووڕەبووتی ئای خوای مەزن جا باشە تۆ کاروانت هەیە تاکو و قەرزی خەڵکی لێ بدەیتەوە معرفی ژووتی کاروانێکی زۆریش علی میسری بە توڕێیە وتی کورە برا خۆم فێرم کردیت ئەو قسێ بکەی ئێستا بە خۆم یڵیتەوە معرفی ژووتی بڕۆ بەڕێ خۆتەوە کابرا کاروانەکەم هێندە گەورەیە توانم هەریەکەیان دوو هێندەی پارەکان بدەمەوە بۆچی پێت وای هەژارم ئەمەن دەش زۆر مەڵێ علی پێیوت ڕسوای بێڕەوشت مەرج بێ ئەنجامی درۆزنیەکەت پیشان بدەم مارفی ژووتی ئەوەی تۆ پێم ئەڵیت ئەیکەم با هێندە پەلم لێ نەکەن تاک و کاروانەکەمەگە علی میسری جێهێشت لەبەر خۆیوتی خۆم بە خۆم کرد منیش متمانەی خەڵکەکەم دۆڕان ئێستا ئەم وتە بە نرخەم بەسەردا سەپاوە یەکێک کەسێک بە باش وەصف بکات و دوایی بەخراپ وەصفی بکە دوو جار درۆی کردووە سەراسی مەبوو نێزانی چی بکە دیسان بازرگانان هاتن بۆ لای علی میسری و پرسیان ئاخۆ بە مارفی بازرگانە دوت ئێژوتی خەڵکینە خۆشم هزار دینارم لای ئەو کابرایە شەرمی لەکەم پێی بڵێم ئێوە هیچ مافێکتان بەسەر منەوە نییە بۆچی کە قەرزتان پێدا پرستان بە من نەکرد بچن بەخۆی بڵێن ئەگەر هەر قەرزەکانی بۆتان نەجێڕایە ئەوە لای پاشا سکاڵا بکەن بڵێن دەست بڕە پاشایش ڕزگارتانەکە لە دەستی ئەمجا چوونە لای پاشا و سکاڵیان لە دەست معرف کرد و وتیانای پاشا سەراسیمین لەو بازرگانە زۆر بەخشندەیە لەگەڵ سوالکەراندا بەو جۆرە بۆ پارە بەسەر هەژاراندا بەخشێتەوە هەر بەمەشت پارە ئەدا بە سوالکاران گەر نەبووبوایە پارەی نادا بە هەژاران گەر دەوڵەمەندیش بواە ئەبوو کاروان و بارە کوتاڵەکانی بگەیشتایە ئێستا خۆی ئەڵێت پێش کاروانەکەم کەوتوم کاروانەکەم هەر ئەگاتە جێ هەر جۆرەکی کوتاڵی لا باسەکەین ئەڵێت زۆریشم لەو جۆرە هێناوە ئێستا 6 هزار دینارمان لەلایەتی و قەرزارمانە ئەو پارانەی کە لە ئێمەی قەرز کردووە هەمووی بەخشیوەتەوە بەسەر هەژاراندا ئەم جا کەوتنە هەڵدان بە پاشادا پاشا زۆر تەماعکار بوو چاو چنۆک بوو کە زانی معرف هێندە بەخشندێ تەماعی تێکرد بە وەزیرێکی وت گەر معرف دەوڵەمەن نەبوایە هێندە سەغی و دەست بڵاو نەبوو دوور نییە هەرکە کاروانەکەی بگاتە جێ هەمووی نەبەخشێتەوە بە سەربازەرگانەکاندا من لەوان لە پێشترم ئەنێرم بە شوێنیدا خۆمی لێن زیکە خەمەوە کچەکەی خۆم لەو مارفە مارەکەم و سامانەکەی لەگەڵ سامان و پاری خۆمدا تێکەڵە بێ وەزیر وتی گەورم پێم وایە ئەم معرفەت دەستبڕ و ساختەچیە با تەماع نەدگرێ پاشاوتی تاقیەکەمەوە خێرا بۆم دەرەکەوێ ڕازگۆیان دەست بڕە وەزیر پرسی چۆن تاقیەکەیتەوە پاشەوتی ئەنێرم بە شوێنی دا گەوهرێکم هەیە پێشکەش یەکەم گەر نرخەکەی پێزانی ئەوە پیاوێکی بازرگان و ڕازگۆیە گەر ئەو گەوهرەیشی نەناسێ و نرخی نەزانی ئەوە دەستبڕ و زۆر خراپەی کوژم پاشا نردی بە شوێنی دا کە هات زۆری ڕێزگرت و لای خۆی و داینا پرسی تۆ مارفی بازرگانیت ئەوی ژووتی بەڵێ پاشا پرسی بازرگانەکان ئەڵێن 6 هزار دینارمان لای مارفی بازرگانە ڕاستەکەن ئەوی ژووتی بەڵێ ڕاستەکەن پاشا پرسی ئەی بۆچی قەرزەکەیان نادەیتەوە ئەوژوتی پەلم لێ نەکەن بە کاروانەکەم بگات دوو هێندیان ئەدەمەوە زێڕیان بوێ ئەیان دەمێ زیویان بوێ یان کوتالیان بوێ کوتالیان ئەدەمێت چونکە ئەوان کارێکیان کرد هەژارانم ڕازی کردووە من سامانێکی زۆرم هەیە ئەم جا پاشا گەوهرەکەی دا دەست بازرگانەکە و پرسی بزانە ئەمە چۆنە بەلای تۆ و بای چەند دەبێت گەوهرەکە کە هێندەی بادەمێکە بوو کاتی خۆی هزار دیناری پێدا بوو دایە دەستی بازرگانەکەویش بەلەپتکێکی لێدا و گوێی لە دەنگی گرت بەڵام گەوهرەکە بەدەستەوە شکا پاشا پرسی ئەوە بۆچی شکاندت مارفی پینەچی پێکەنی وتی پاشام کەی ئەمە گەوهرە ئەمە پارچە کانزایە کە هەر بایی هزار دینارێگە بێ گەوهر زۆر گرانە و نرخەکە یەگاتە هەفتا هزار دینار چۆن ئەڵیت ئەمە گەوهرە گەوهر لە گوێزێک بچووکتر بوو بایەخی نییە چۆن پاشایەکیت پاشا زۆر دڵخۆش بوو ئەمجا بە کۆمەڵی بازرگانانیشی ڕاگەیان با هێندە پەلە نەکەن با کاروانەکەی بگاتە جێ شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. چیرۆکی ڕاسپاردنی وەزیرەکەی پاشا کە بە مارف بڵێ تاکو و کچەکەی پاشا مارە بکە. شەهرەزاد وتی پاشا وەزیرەکەی بان کرد و پێیوت ڕووبدە بەم مارفە باسی شۆخ و شەنگی و ڕێک و پێکی کچەکەم و بە شەرمی و نازداری بۆ بکە تەقەلای لەگەڵدا بدە بەڵک و دڵی نەرم ببێت و داوای کچەکەم بکە پیاوی چاکە بە ئەو هەموو سامانەی ئەم مارفە بازرگانەمان لە دەست دەرنەچێ وەزیروتی پاشاگیان هەر چەند سەرنج لەم پیاوە دەم بە ساختەچی و دەستبڕ دێتە بەرچاوم پیاوی چاک بەم بیرۆکەی لە مێشکت دەرکە باکچەکەیشت لە دەست دەرنەچێ پێشتر ئەم وەزیرە ویستبووی ئەم کچە مارە بکە پاشا کە ئەمەی بیست زۆر تووڕەبووتی ئەی خائین تۆ ناتەوێت من خێر لە خۆم ببینم چونکە کاتی خۆی داوای کچەکەمت کرد و من کچەکەم پێنەدایت ئێستاش ئەتەوێت کچەکەم قەیرە ببێت و شوونەکە چۆن تاوانبار یەکەی کە دەست بڕ و ساختە چییە لە کاتێکدا ئەو بازرگانە نرخی گەوهرەکەیشی زانی و لەبەر هەرزانیەکەی شکاندی بۆچی ئەتەوێت کچەکەم لەو دەوڵەمەندە بێ بەش بکەی وەزیر زۆر لەو تۆمەتیان ترسا بە پەلە خۆی گەیاندە مارفی بازرگان لە میوانداریەکدا بە مارفی و تۆزانی پاشا زۆری تۆ خۆشەوێت و کچێکی تابڵێ جوان و ناسک و نازداریشی هەیە ئەوێت ئەو کچەت لێمارە بکات و ببیتە زاوای خۆی تۆڵێ چی مارفی بازرگان و تیزۆر باشە منیش پەسەندمە بەڵام مارەی شازادەکان زۆرە و ئەبێت بە هێندەی پلە و پایان بێ بۆیە بێت پەلم لێنەکە تاکو کاروانەکەم ئەگاتە جێ پێویستم بە هزار کیسە پارە ئەبێ بیبەخشمەوە بەسەر هەژاراندا و هزار کیسە پارەیش بە خەڵات بدەم بەوانەی لە ڕێوڕسمی گواستنەوەی بووکەکەدا ئامادە بن پێویستم بەسەد پارچە گەوهرە کە لە کاتی گواستنەوەی بووک پێشکەشی بووکەکەی بکەم هەزار گەوهەریش ئەبێ دابەش بکەم بەسەر کەنیزەک و دەست و پێوەنانی ناو کۆشکدا ئەبێت هەزار هەژاری بێبەرگ و پێخاوز پۆشتە بکەمەوە وەزیر مژدەی ڕازیبوونی مارفی بازرگانی بردەوە بۆ پاشا و هەرچیەکی بیست بوو بۆ پاشای گێڕایەوە پاشایش لە وەزیری پرسی باشە ئەمە قسەی ئەو پیاوە بێت آخر چۆن تۆ پێی ئەڵیت دەست بڕ و پیلانجێڕە وەزیری ژوتی بەو خۆیان گەورم ئێستاش هەر ئەیڵێمەوە کە دەست بڕە ئەمجا پاشا کلیلی گەنجینەی مەملەکەتی دا دەست وەزیر و ڕایسپارد بڕۆ مارفی بازرگان بانگ بکە هەرچیەکی ویست لە پارە و زێڕ و گەو هەربی دەرێ کە مارف هاات پاشا بە خێری هێناوتی لەگەڵ وەزیر بڕۆ هەرچیت پێویست بوو بیکە پەلەم نییە هەر کاتێک کاروانەگە بابگە پاشا فەرمانی دا شێخ ئیسلام هات کچەی پاشا لە مارفی پینەچی مارەکرا ئەمجا شار ڕازایەوە خواردن لە شار و شەقام و سەرکۆڵانەکاندا ئامادەکرا ئاهەنگگێڕا لە دەهۆڵ و زۆر نادرا شارکردی بە شایی و لۆغان مۆسیقاژەنان ئامادەبوون گۆرانی بێژان و سەماکەران کەوتنە ڕازاندنەوەی شاییەکە دەستەی ئەکرۆبات و جمناستیک دەستیان کرد بە پێشکەشکردنی چالاکیەکانیان ساحران و پاڵەوانان هونەرمەندان کەوتنە خۆشکردنی ئاهەنگەکە مارفیش لەو پەڕی ڕازاندنەوەیدا لەسەر کورسیەک لە لای ڕاستی پاشاوە دانیشت بوو زاوایەکی بەنگین و پێشوازی لە وەزیران و پیاوماقۆڵانە کرد و سوپاسێکردن کە پیرۆزی لەکرا جاروباریش فەرمانی دا بڕۆن زێڕ و گەوهر بێنن لە دڵی خۆشی دایوت ئێستا من دڵی خەڵکەکە خۆشەکەم سبێنێ چیە بێت باب بێ ئەمجا کەوتە هەڵدانی زێڕوزی و بەمەشت بەسەر بووک و ئامادەبوواندا ئەمجا لە بەرچاوی شازادەی بووک کە لە تەنیشتیەوە دانیشت بوو دەستی بەیەکدا داوتی لا حولەوە لا قوتە ئللا بلا علی عظیم بکەوتیەوە بۆ ئاوا غەمباریت مارفی پینەچی وتیەوە ئەگەر کاروانەکەم زوو بگەیشتا ئێرە ئێستا هەر کەنیزەکە و پارچە گەوهرەکەم خەڵاتە کرد تا هەتایە ئەیانوت ڕۆژی گواستنەوەی شازادە پارچە زێڕێکم وەرگرت ئەزانی خۆشەویستەکەم هێندەی تر بەو کارە سەنگین ئەبووی شازادە بوو گوتی گوێمە دەرێ خۆم و کەنیزەکانم چاوەڕێ ئەبین تاکو و کاروانە مەزنەکەت ئەگاتە شار مارفی بازرگان وتی هەمووی تاوانی باوکت بوو ئاوا بەپەلە تۆم گواستەوە ڕۆژی دووەم چۆ گەرماو کە هاتە دەرەوە بەرگێکی شاهانەی لەبەر کرد ڕووی کردە سەرای حکومڕانی پاشای خەزووری کە وەزیران و گەورە بەرپرسان مارفیان بینی بەرزە پێ لە بەری هەستان پیرۆزبایی ژن هێنانیان لەکرد ئەویش لە لای ڕاستی پاشاوە لە سەر کورسێک لێ دانیشت ئەم جاپرسی خەزێنەدار لەکوێیە پێیانوت قوربان ئەمە تا لێرەیە ئەمجا فەرمانی دا ئادەی بچۆ زێڕ و زیوی گەنجینە بێنە و هەر یەکێک لە دانیشتوان پارچێکی خەڵات بکە خەڵکەکەش دوعای خێریان بۆ کرد تاکو و بیست ڕۆژی ڕەبق ئەمە پیشەی مارفی زاوە بوو گەنجی نەدار زۆر پەس بوو بە دزی مارفەوە چووە لای پاشا و پێوت پاشای زمانە ئەمەوێت شتێکت پێ بڵێم کە ئەگەر ئێستا پێت نەڵێم سبینێ لێ پێچینەوەم لەگەڵەکەی کە بۆچی زووتر پێم نەوتویت ئەویش ئەمەیە پاسەی دەوڵەت هێندەی پارە و زێڕ و زیوتیان نەماوە ڕەنگە تاکو و دەڕۆژی تر زاواکەت دەستی تێوەربدا بە تەواوی بە چۆڵی گەنجینە و قاسەکە دابخەین پاشاوتی کاروانەکەی مارف دوا کەوتووە وەزیر پێکەنیوتی خوا ڕەحمت پێ بکە ئەی پاشای بێ ئاگە بەسەری تۆ نەکاروان بەڕێوەیە نە ئەم مارفە ڕازگۆیە ئەم مارفەر خەریکی پیلانجیێرانە بۆ لە ناوبردنی سامانەکەت هەر بە خۆڕای کچەکەشی مارە کرد تاکەی لەم درۆزنە ڕاز نابیتەوە پاشا پرسی باشە ئەی چی بکەین تاک و ڕاستی مەسەلە بزانین وەزیروتی پاشای مەزن کەس بە هێندەی ژن بە ئاگانیە لە نهێنی مێردی بنێرە بە شوێن کچەکەتدا و لەو دی و پەردەوە چەند پرسیارێکی لەکەم پاشا قسەکەی وەزیری پەسەند بوتی هەر ئەمەندە بزانم درۆکە لە ناویە بم شەهرەزاد وتی ڕۆژێکیان بەبێ ئاگاداری مارفی زاوا باوکی کچە نردی بە شوێن کچەکەیدا کە هاات لەو دی و پەردەوە ڕایگرت کچە پرسی بابە منت بۆ چییە؟ پاشاوتی وەزیر چەند پرسیارێکت لێکە ئەم جاوەزیروتی دادەجان مارف بەبێ مارەی و پێشەکی و پاشەکی تۆی مارە کردووە گەنجینەی مەملەکەت و سامانی باوکی تۆی هەموو تەخشان و پەخشان کرد پارە و پولی پێنەهێشتوین کاروانە مەزنەکەشی هەر نەگەیشت ئەمانەوێت باسی مێردەکەتمان بۆ بکەیت بووکەوتی نازانم شەوانە هەر پەیمانانی زێڕۆزی و ئەدا بە من و هیچیشی دیار نییە وەزیر پرسیە توانی ئەم شەوبی دوێنیت و قسەی لێ دەربهێنی پێی بڵێ مێردە شیرینەکەم وەرە ڕاست و دروست پێم بڵێ کاروان بەڕێوەیان نە ئەگەر بەڕاستی وەڵام بدەیتەوە ئەوە توانم یارمەتیت بدەم من شازادەم بە پارە و سامانی باوکم قەرزەکانت بۆ ئەدەمەوە و ناهێڵم باوکم لە گوڵ کاڵترت پێ بڵێ بیرت نەچێت تۆ مێردی منیت مێردە باشەکەم ڕووناکی چاوم هێز و هەناوم ڕاستەکەیم پێ بڵێ با تا زووە فریای خۆمان بکەوین کچە پاشاوتی زۆر باشە ڕۆشتەوە ماڵی خۆی شەو معرف کە گەڕایە ماڵەوە نانیان پێکەوە خوارد ئەم جاش نەکەوتە گفتوگۆ لەگەڵیدا و وەزیر چۆن ئامۆژگاری کرد بوو بەو شێوەی پرسیاری لەکرد ئەرێ کاروانەکەم کاروانەکەم نەبرایەوە ڕاستەکەیم پێ بڵێ با چارەی ئەمە بکەین مارفی پینەچی وتی خاتونەکەم وەرە باڕاستەکەیت پێ بڵێم قێروسیا چی ئەبێت باب بێ شازادەی تازەبوو گوتی بەڵام ڕاست و دروست قسە بکە چونکە ڕاستگۆیی پاپۆری ڕزگاربوونە لە خانکاندن پێشینان پڕ گۆڕەکەیان ڕووناکی بێکەوتویانە پێویستە مرۆڤ کەوا ڕاستگۆ بێ ئەگەر بۆ خۆشی وەکو پشکۆ بێ ئامانجد ڕازی بوونی خوددا بێ کەسێ خواویستە پشت لە درۆ بێ مارفی پینەچی وتی خاتونەکەم لە ڕاستیدا نە کاروانم بەڕێوەیە نەتەڕماش لە ڕاستیدا من کابراایەکی پینەچیم لە وڵاتی میسرە ژیام لە ترسی ژنەکەم هەڵاتم چونکە بەدخۆ و بەناوبانگ بوو شەڕەنگێز و خوا لە ناز بوو لێ ئەدام و دەستی لێنە ئەپاراستم منیش لە ترسی ئەو لەبەر ئابرووی خۆم هەڵاتم شازادەی ژنی بە پێکەنینە وتی، بەڵام لە درۆکردندا وێنەت نییە. مارفی پینەچیش بە تەرقییەوە وتی، خوا پایەدارت بکا، نهێنیم خەوشم بپۆشە. شازادە وتی، ئەوە بزانە پیلانت بۆ باوکم گێڕا و منت مارە کرد، ئەمجا پارە و سامانەکەی تەخشان و پەخشان کرد. ئای چەند ئەو وەزیرە داماوە هاواری کرد، پاشا ئەمە فێڵبازە و ئاگات لە خۆت بێ، باوکم مەقسەی نەکرد، ئەوە بزانە، ئەم دان پیانانەت پیلانی باوکم و وەزیرە باوکم سوورە لەسەر کوشتنت بەڵام چی بکەم ئێستا تۆ مێردی منیت ئەت پارێزم شازادەوتی ئەگەر ئەم هەواڵەی تۆ بدەم بە باوکی بێگومان لە دەکوژێ چونکە فێڵت دەکردووە و کچە پاشایە کردمارە کرد بووە سەر ڕای ئەمەش سامانی مەملەکەتت لەناو بردووە باوکی منیشت ئیفلاس پێکردووە خۆوەزیریش بەم دەست بڕین و فێڵت بزانێ لێت خۆش نابێت وەت کوژێ چونکە کاتی خۆی هاتۆتە داوای من و باوکم ڕازی نەبووە پێی بەڵام چیت لێ بکەم ئێستا تۆ مێردی منیت لە دەست خۆمت نادەم دیسان وتی بێدەنگ سەری خۆت هەڵبگرە و خۆت بکە بە وڵاتێکدا کە دەستی باوکی منت پێنەگە لەوێ کار بکە منیش لای خۆمەوە ئەکەومە پارە و سامان کۆکردنەوە و داواکردن لە باوکم تۆیش کە جێگیر بوویت نامەیەکم بۆ بنێرە و بەدزیەوە با شوێنەکەت بزانم و هەرچیەکم پارە کۆکردەوە بۆت بنێرم تاکو کاروانێکی بازرگانی پێگەهێنیت ئەم جا بەو کاروانەوە سربازانە بگەڕێ و لای خۆم باوکم مارەڤوتی دەستم بەدامێنت هەر لەوێدا یاوەری ئەسپەکانی بان کرد و فەرمانی دا ئەسپێکی چاکی بۆ زین بکەن و ئامادەی بکەن ناردی دەستێ بەرگی کۆیلەیان بۆ هێنا نیوەشەو مارفی سوار کرد بەو بەرگە کۆیلیانەوە و بەڕێ کرد بۆ بەیانی پاشا و وەزیرەکەی هاتنە لای شازادە لە پشتی پەردە وەستان و پاشا پرسی کچەکەم چیت کرد شازادە ژوتی خواڕوی وەزیرەکەت ڕەش بکە کە بەم شێوێ منی ڕوزەردی لای مێردەکەم کرد باوکی پرسی بۆچی شازادەوتی کۆیلێکی خەساو هات و نامەیەکی پێدام کە بۆ مارفی مێردم هاتبوو تێدا نووسرا بوو دەستی بەڕێزت ماچەکەین بیستمانە شازادەی ئەم مەملەکەتت مارە کردووە ئەم جانوسرا بوو لە هەر 500 کۆیلەکەتەوە بەداخەوە کۆمەڵێک عەربی دەشتەکی جەردە و دەست هاتنە ڕێگەمان یەک مانگی ڕەبق ئێمە لەگەڵیاندا جەنگین کۆڵیان نەدا دوسەد باری هێستریان لێفراندین کە زۆربیان باری فەرش و ئۆرتە بوو زیانەکانیشمان پەنج کۆی لەمان لێکوژرا کاتێک مارفی مێردم ئەمەی خوێندەوە دەستی کردە بۆڵە بۆڵ و پرسی چۆن ئەبێ بۆ ئەو کاروانە لەگەڵ عەرەبە دەشتەکەکان بجەنگن آخر ئەو دو سەد بارە وشترە هەمووی بایی حهزار دینار بووە نەئەبوو هێندە دواب کەوتنایە منیشیان لێرە ڕووزەردی بازرگانەکان کردووە ژنەکەم خۆم ئەچم بە پیریانەوە بەڵکو و زوو کاروانەکەم بکەم بە شاردا دوسەد بار هەر هیچ نییە وای دانێم کردومە بە خێر و پێیانم داوە بە پێکەنینەوە سواری ئەسپێک بڕۆیشت وەکەوەی هەر هیچی زیان لێ نەکەوت بێ کە لە پەنجەرەکەەوە سەیری بەردەرگام کرد ئەو دەکۆی لێم بینی بڕوا بکەن بە هێندەی مانگی ئاسمان قەشەنگ بوون کە هەرگیز باوکم کۆیلەی وەکو مارفی نەبووە لەگەڵ کۆیلەکاندا ڕۆشتن بە پیر کاروانەکەەوە سوپاس بۆخوا دوێنێ فریا نەکەوتم پرسیارەکانی ئێوەی لە بکەم ئەگەرنا ئەبووی نەگاڵ تجاری مارف بەڵام لە ڕاستیدا تاوان تاوانی وەزیرەکەتە هێندە بە خراپی زەمی مێردەکە دەکا پاشاوتی کچەکە مەزانم لەو کاتەوەی هاتووەتە وڵاتی ئەمەوە خێرەکات و پارە بەخشێتەوە ڕازەکەی ئەم مێردەی تۆ زۆر دەوڵەمەندە ئەم جا بەر بووە وەزیر و کەوتە سەرزەنشکردنی لەو لایشەوە مارفی پینەچی کەوتە غاردان بەو چۆڵ و دەشتەپان و بەرین و بیابانەدا خۆشی نێزانی ڕووبکاتە کوێ ئەژنەکەی بیرکەوتەوە تاسەیە کرد و ئەم شعرە ئەوت غەدری زەمانە لە یەکی کردین دڵی سووتاندین بەم دەردەی بردین ئەی مانگ عشق بوو وا بە ناچاری کە خاوەن دڵی جنراوی وردین بەهۆی ناسینی تۆ بوو گوڵم خاوەنی خەم و ڕەنگێکی زەردین کەی بۆلانەی دڵ میلت بردەوە کە بەر پێتبینی ئەزانیت پردین کە لەم خۆلاوانەیە بۆ دەستی کردە گریان و ڕێژیانی لێداخرا هەر وەکو سەرخۆش بەسەر ئەسپەکەیەوە ئەجوڵایەوە تاکو و نیوەڕۆ بەڕێوە بوو ئەمجا گەشتە گوندێک کابراایەکی جوتیاری بینی جوتی بە دووگا کرد مارفی پینەچی زۆری برسی بوو لای دایە لای ئەو جوتیار و سلاوی لێ کرد جوتیار وەڵامی دایەوە پرسی تۆیش لە کۆیلەکانی پاشایت ئەیژوتی دەفەرمودا بەزە میوانی من بە معرف زانیم پیاوە بەخشندەی لی پرسی هیچ خواردنێک نابینم لە دەوروبەرت ئیتر میوانی چی تۆ بم جوتیار وتی براکەم تۆ دابەزە گوندەکەمان زۆر نزیکە هەر ئێستا چم خواردنیش دێنم و ئالیک بۆ ئەسپەکەت گوندەکەمان زۆر بچووکە بازاری تێدا نییە تکات لێکەم میوانی من بە ئەویش دابەزی شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو